هەرچیش لەسەر ڕووی زەوی هەیە هەمووی بکا بە قوربانی خۆی، ئەنجا ئەم کەس و کار و خێڵ و عەشرەت بە قوربانی خۆ کردنە ڕزگاری بکا لە سزای دۆزەخ. کەللا ئینەها لەظا. نەخێر خوا نەکا ئەوە ڕزگاری بکا، ئەو ئاگری دۆزەخە بڵێسەیەکە. نەززاعەتە للشەوا. ئەندامەکانی لەشی مرۆڤ دائەماڵێ. تدعوا من ادبر وتولی. بانگەکاتە ئەو کافرانەی پشتیان پێ هەڵکرد و لایان دا و شوێنی بانگەوازی ئیسلامەتی نەکەوتن. وجمع فاوعی. دارایی و پارەیان کۆ کردەوە و خستیانە ناو تورەکە و هەڵیان گرت.